هەزار و چوار سەد و پەنجا و یەک ی زەینی هەتا هەزار و پێنج سەد و چوار ی زەینی. ئیزابێلا شای یەکەم پاشای کەشتاڵە، ئەو شاژنە بوو کە داڕندەی گەشتەکەی کریستۆڤەر کۆڵۆمبۆسی کرد تاکوو بە ئۆقیانۆسی ئەتڵەسی ڕا خۆی گەیاندە زەوییەکانی ئەمریکا. بڕیارەکانی کارەیدا زۆر خێرا و سەخت و لە جێی خۆیدا بوو، بە ڕادەیەک کە بتوانێت کار بکاتە سەر تەواوی ئەسپانیا و ئەمریکای لاتینی بۆ چەندین سەدەیەک، بگرە بۆ سەر چەندین خەڵکی ئێستایشمان کە دەژین. هەرچەندە مێردی بە فەرناند شا پاشای ئاراگۆن کرد و زۆربەی ئەو کار و فەرمانەیشیان پێکەوە بە ئەنجام دەدا، بەڵام گرنگیەکەی هەر لەو مەزنتر بوو. ئیزابێلا ساڵی هەزار و چوار سەد و پەنجا و یەک ی زەینی لە شاری، مادریگاڵی سەر بە شانشینی کەشتاڵە، کەشتاڵە هەرێمێکە لە وڵاتی ئەسپانیای ئێستا، لەدایکبووە. لە تەمەنی نەوهاڵیدا خوێندنێکی ئایینی باڵای وەرگرت و هەر لەو کاتەیشەوە ڕێبازگەی کاثۆلیکی بۆ خۆی هەڵبژارد. ئەسپانیا لەو سەردەمەدا بەشبەش کرابوو بە چوار شانشینییەوە، یەکەمیان شانشینی کەشتاڵە بوو کە گەورەترینیان بوو، براکەی ئێزابێلا لە دایکیەوە هێنری چوارەم پاشایەتی دەکرد لە ساڵی هەزار و چوار سەد و پەنجا و چوار ی زایینیەوە تا مردنی لە ساڵی هەزار و چوار سەد و حەفتا و چوار ی زایینی. شانشینی ئاراگۆن کە کەوتبووە ئەو پەڕی باکوورەوە شانشینی غەڕناتە کە کەوتبووە باشوورەوە و بەدەست ئیمپڕاتۆریەتی ئیسلامیەوە بوو شانشینی باڤار کە ئەمیش کەوتبووە باکووری ئەسپانیاوە. ئیزابێللاش کە جێنشینی تەختی پاشایی بوو لە کەشتاڵە، زۆر لە شازادە و میرەکانی ئەوروپا دەهاتنە خوازبێنی. براکەیشی، هێنری چوارەم، حەزی دەکرد کە شوو بکا بە پاشای پورتوغال. بەڵام ئیزابێللا لەگەڵ ڕای براکەیدا نەبوو. ئەوە بوو لە دواییدا مێردی کرد بە فێرناند شا، جێنشینی پاشای ئاراگۆن. هێنری برای زۆر ڕک و کینەی هەستا بەم کارە. لەبەر ئەوە بڕیارێکی شاهانەی دەرکرد بە دانانی جوانای کچی بە جێنشینی خۆی. جا کە هێنری مرد ئێزەبێلا کەوتە داواکردنی تاجی پاشایی کشتاڵە. یاوەرانی جوانا لە دژی داخوازییەکەی وەستان و بوونە ناکۆکی و گەیشتە ئەو ڕادەی کە جەنگی گەلی هەڵبگیرسێت. لە ساڵی هەزار و چوار سەد و حەفتا و نۆ ی زەینیدا سوپاکانی سەر بە ئێزەبێللا زاڵ بوون و تاجی شاهانەیان سەندەوە. لە هەمان ساڵیشدا پاشای ئاراگۆن مرد و فەرناندی کوڕی مێردی ئێزەبێللا چووە جێی. ئیتر ئا بەم شێوەیە ئێزەبێللا و فەرناند پێکەوە زۆربەی ئیسپانیایان فەرمانڕانی دەکرد. هەر لە سەرەتای دەسەڵاتیشیاندا هەستان بە دامەزراندنی دادگا پشکنینەکان. ئەم دادگایانە هەموو دەسەڵاتێکیان پێدرابوو، بەتایبەتی دەستیان خستبووە نێو کاروباری قازی و سوێنخوار و دادخوازی گشتی و پۆلیسەوە، بە جۆرێکی وا کە هیچ دەرفەتێک بۆ گوناهبار نەدەمایەوە کە بەرگری لە مافەکانی خۆی بکات و تاوانەکانی بپووچێنێتەوە. ئا بەم جۆرە ئەم دادگا تۆقێنەرانە بە ئارەزووی خۆیان و بێبەزەییانە دەکەوتنە ئازاردان و لێدان و کوشتن و سووتاندنی خەڵکی بێگوناه. لە ماوەی ئەو بیست ساڵەی دەسەڵاتیان ڕا نزیکەی بیست هەزار کەسیان بەم شێوەیە لەناوبرد. مەبەستیش لە دامەزراندنی ئەم دادگا تۆقێنەرانە لە بیانوو گەڕان بوون بۆ لەناوبردنی موسڵمانەکان و جووەکانی ئەسپانیا، هەروەها سەرکوتکردنی ئەو میر و دەرەبەگانەی کە سەرپێچیان دەکرد. پێش ئەوەی شانشینی غەرناتە بدرێ بە دەستەوە پەیماننامەی ئاشتی هەبوو لە نێوان فەرمانڕەوایی غەرناتە و ئاراگۆن. ئەم پەیماننامەیە ئەوەندەی تڕڕک و کینەی هێنری چوارەمی هەستاندبوو. بەڵام دەوڵەتی ئەسپانیا لە دواییدا ئەو پەیماننامەیەی پووچاندەوە و زۆریشی کرد لە موسڵمانەکانی ئەسپانیا ببنە دیان یاخود ئەسپانیا بەجێبهێڵن.